ئەمە چیرۆکیەوە یەکەوە من چۆن مردم خەمتان نەبێ لە ڕاستیدا ئەمە چیرۆکێکی زۆر خۆشە و ڕاستێکی ئەوەیە تەنانەت منیش نیم ئەمە چیرۆکی کچێکە کە ناوی ڕاپۆنزێڵە دەست پێ دەکات لەگەڵ هەڵاتنی خۆردا. ڕۆژێک لە ڕۆژان دڵۆپێک لە تیشکی خۆر لە ئاسمانەوە دەکەوێتە خوارەوە. لەم دڵۆپە بچووکەی خۆرەوە گوڵێکی ئاڵتوونی سیحری گەشە دەکات. گەورە دەبێت. ئەم گوڵە توانای چاککردنەوەی نەخۆشی و برینی هەبووە. ئۆ، ئەو ژنە پیرە دەبینن کە لەوێیە؟ دەبێ ئەوتان لە بیر بمێنێ. ئەو بەشێکی گرنگە لە چیرۆکەکە. سێرکەن. ساڵەکان دەڕۆیشن و بە تەواوەتی تێدەپەڕین. شانشینێک پەیدا بوو گەشەی کرد. شانشینەکە فەرمانڕەوایی دەکرا لەلایەن پادشا و شاژنێکی خۆشەویستەوە. شاژنەکە لە کاتی منداڵبوون بوو. بەڵام نەخۆش کەوت. بەڕاستی نەخۆش بوو. کات بە سەریدا تێپەڕی. لەو کاتەدا خەڵک بە دوای موعجیزەیەکدا دەگەڕا. لەم بارودۆخەدا. گوڵێکی ئاڵتونی سیحری. ئۆۆ پێم گوتن لە چیرۆکەکە گرینگ دەبێ دەبینن لە جیاتی رەخستنی خەڵاتەکەی خۆر ئەم ژنە دایکە گۆزەڵ ئەو هێزی چاکەرەوەی شاردەوە بەکاری هێنا بۆ مانەوەی خۆی بە گەنجی بۆ سەدان ساڵ و هەموو ئەوەی کە دەبوو بیکات وتنی گۆرانێکی تایبەت بوو. شاژنەکەی چاکردەوە. شازادەش لەدایک بوو منداڵێکی کچی جوانی تەندروست قژێکی جوانی ئاڵتونی هەبوو. شتێکتان پێ دەڵێم ئەوە ڕاپۆنزێڵە. بۆ ئاهەنگی لەدایکبوونەکەی، پادشا و شاژن فانۆسیان هەڵدا بۆ ئاسمان. و بۆ ساتێک هەموو شتێک زۆر باش بوو. و دواتر ئەو ساتە کۆتایی پێهات. پیرێژنەکە هاتە کۆشکەکە و منداڵەکەی هەڵگرت و دزی و ڕۆیشت. خەڵکی شانشینەکە گەڕان و گەڕان بەڵام نەیانتوانی شازادە بدۆزنەوە لە ناو قوڵایی دارستانەکە لە تاوەرێکی شاراوەدا گۆزێل منداڵەکەی گەورە کرد وەکو منداڵی خۆی گۆزێر گوڵە سیحریە تازەکەی دۆزیەوە بەڵام ئەم جاریان سوور بوو لەسەرەوەی کەوا بە شاراوەی بیهێڵێتەوە باشە بۆچی من ناتوانم بڕۆمە دەرەوە؟ جیهانی دەرەوە شوێنێکی مەترسیدارە پڕە لە شتی ترسناک و خەڵکی خۆپەرست تۆ دەبێت لێرە بمێنیتەوە لەم شوێنەی کە سەلامەتی تێگەیشتی گوڵەکەم باشە دایکە بەڵام حەسارەکانی ئەو تاوارە نیان دەتوانی هەموو شتێک بشارنەوە هەموو ساڵێک بۆ ئەنگی لە دایکبوونی شازادا پاشا شاژن هەزاران فانۆسیان هەڵدەدا بۆ ئاسمان بە هیوای ئەوە بوونکەوە ڕۆژێک شازادا بگەڕێتەوە بۆ لایەن باشە بڕوام وانە پاسکال لە دەرەوە بێت تۆم گرت ئەوە بیست و دوو بۆ من ئێستا من بیست و سێم هەیە لە چل و پێنج باشە ئێستا تۆ دەتەوێت چی بکەی بەڵێ من بڕوام وان نییە من حەز دەکەم لێرە بم وە تۆش ئۆهدەی پاسکاڵ زۆر خراپ نییە ئەرێ بۆستن؟ بەڵێ بەکاری دەهێنم بۆ ئەوە کوڕینە قەڵایەکم دەوێ ئەم کارە دەکەین دەتوانی قەڵایە بۆ خۆت بکڕی چییە تۆ نەخۆشی؟ بەڵێ هە بوەستە بوەستە هەی بوەستە ناتوانانی لە کۆشکەکەدا ڕسمم بکێشی وەکو خۆم لە هەشتی بەیانیەوە ئەو شتانەمان بینی پیاوەکان ئەمە ڕۆژێکی زۆر مەزنە خۆیەتی ئەمە ڕۆژێکی زۆر مەزنە پاسکاڵ لە کۆتایدا منەوە دەکەم من داوای لە دەکەم ڕاپۆنزل قژت بخەرە خوارەوە جوان کیلەکەم کاتیەتی دەزانم دەزانم وەرە ناهێڵم بتبینێ ڕاپۆنزل من ناتوانم ئەوەندە چاوەڕێ بکەم لە خوارەوە هاتم دایکە تۆ چۆن دەتوانی هەموو ڕۆژێک ئەوە بکەی بەبێ ئەوەی شکست بێنی بەڕاستی ئەوە بێزارکەر دەردەکەوێ ئازیزەکەم. ئۆو نا هیچ نییە. بەڵام نازانم بۆ درێژە دەکێشێ. ئۆ ئازیزەکەم بەڕاستی گاڵتە دەکەم. زۆر باش دایکە خۆت دەزانی کەوا بەیانی ڕۆژێکی زۆر مەزنە و هەر سێرکە ڕاپۆنزێڵ سێری ئەو ئاوێنە بکە خانمێکی گەنجی جوانی بەهێزی باوەڕ بەخۆبوونەوە دەبینم. هم سەیرکە تۆش لێرەی تەنیا گاڵتە دەکەم دڵگران مەبە باشە باشە دایکە وەکو وتم بەیانی ڕاپۆنزێل هەستی دایکت کەمێک ڕوخاوە گۆرانیم بۆ دەڵێ ئازیزەکەم دواتر قسە دەکەین ئۆ بەدڵنیایەوە دایکە. بەڵێ نانانا نابێ بێگومان لە بیرمە جەژنی لەدایک بوونت لە ساڵی پار ئەوانشتی پێکەنی ناوین دەربارەی جەژنی لەدایک بوون دایکە من دەبم بەهشتە ساڵ دەمویست داوت لێ بکەم بەڕاستی من چیم دەوێ بۆ لەدایک بوونەکەم لە ڕاستیدا خۆشم نازانم چیم دەوێ ڕاپۆنزەل تکایە واز بێنە لە قسەکردن دەزانم هەستت چۆنە کاتێک ئەو قسانە دەکەیت زۆر بێزارکەری کاتی ئەم قسانە دەکەیت بەڵام گاڵتە دەکەم تۆم زۆر خۆش دەوێت کچەکەم من دەمەوێ ئەو گڵۆپانە ببینم کە لەسەر ئاوەن چی؟ ئۆو من هیوای ئەوەم دەخواست بمبەی بۆ ئەوەی ڕوناکیەکان ببینم ئۆو مەبەستت ئەستێرەکانە؟ ئەوە شتەکەیە هێڵکاری ئەستێرەکانم کردووە ئەوان هەمیشە جێگیرن بەڵام ئەمانە دەردەکەون هەموو ساڵە کاتی لەدایک بوونەکەم تەنها لە کاتی لەدایک بوونم من ناتوانم هیچ بکەم بەڵام ئەمانە مانە بەخشن بۆ من پێویستە بیانبینم دایکە تەنها لە پەنجەرەکەمەوە نا هەر خۆم ئەبێ بزانم کەوانە چین تۆ دەتەوێ بچیتە دەرەوە ڕاپۆنزل سەیری خۆت بکە چەندە ناسک و جوانیت هێشتا نەمامێکی زۆر بچووکی ڕاپۆنزەڵ بەڵێ هەرگیز داوا مەکە جارێکی تر ئەم تاوەرە جێ بێڵی باشە باشە دایکە. بەڕاستی من زۆرم خۆشدەوێی ئازیزەکەم. من زیاتر خۆشم دەوێی. من زیاتر خۆشم دەوێی. بەڵام بیرت نەچێ پەشیمان دەبیتەوە. دایکت باشترین دەزانێ. دەتبینمەوە کەمێکی تر گوڵەکەم. نانەنەنەنە ئەمە خراپە بەڕاستی ئەمە زۆر خراپە بۆ ئێمە نەیانتوانیوە لوتی وەکو من دروست بکەن جا چییە؟ بۆ تۆ ئاسانە کەوا بڵێ کوڕینە سەرنجڕاکێش دیارن دەی ڕاکەن ڕاکەن زۆر باشە بەرزم کەنەوە منیش سەرتان دەخەم. یەکەم جار جانتاکەمام دەرێ چی؟ من تەنها واتە دوای ئەوەی ئەو هەموو شتەمان بە یەکەوە کرد باوەڕ ناکەن کە من لەگەڵتان بم نەخێر ئێستا یارمەتی مام دەکوڕی جوان ببوورە دەستم گیراوە چی؟ باش شێوەیەک بێت دەبێ ئەم جانتایە بگێڕینەوە کارە نەخێر نەخێر نا بۆستە بۆستە بۆچی وا دەکەی بۆستە لەگەڵ تۆمە بۆستە Oh! باشە باشە کەسێکم گرتووە لە کەنتۆڕەکەمدا ئێستا ئەو لەوێ ناهێڵم بڕوات ئێستا من کەسێکم گرتووە لە کەنتۆڕەکەمدا. زۆر بێ هێزم بۆ چارەسەرکردنی خۆم لە دەرەوە هادایکە باشە ئەوە بە تاوەکەی دەستم بڵێ ڕاپۆنزڵ ئۆه دەی قژت بخەرە خوارەوە خولەکێک دەیکا سوپڕایزێکی گەورەم بۆت هەیە ئەها هەروەها منیش گرەو دەکەم سوپڕایزەکەی من گەورەترە بەڕاستی گومانم هەیە گێزەری سپیم هێناوە ئەمەوێ شۆربای بادەم دروست بکەم بۆ نانی ئێوارە سپڕایس باشە دایکە شتێک هەیە دەمێ پێتی ڕاپۆنزل خۆت دەزانی من ڕقم لەوەی ئێستا جێت بێڵم بە تایبەتی کە هیچ شتێکی هەڵم نەکردبێت باشە من زۆر بیرم کردو لەوەی کە پێشتر وتت هیوادارم چیتر قسە نەکەی لەسەر ئەستێرەکان. فانوسە سەر ئاوکەوتوەکان بەڵێ من ڕابەراتیم کرد بۆ بەڕاستی من بڕوام وابوو لەم بابەتە دەرچن خۆشەویستە نەخێر دایکە من تەنها دەڵێم تۆ بڕوات وای من تەوا بەهێز نیم بۆ بەڕێوبردنی خۆم لە دەرەوە ئازیزم بەڕاستی من بڕوام وایە تۆ ناتوانانی خۆت بەڕێو ببێت لە دەرەوەی ئێرە بەڵام ئەگەر تۆ ڕاپۆنزەل قسەمان لەسەر ئەوە کردووە بڕوام پێ بکە من ڕاپۆنزەل ئێ باشە ناچەکان تەوا بۆ ڕاپۆنزەل تۆ ئەم تاوەرە بە هیچ شێوێک نابێ بەجێ بێڵی هەرگیز زۆر باشە ئێستا من کەسێکی خراپم هەموو ئەوەی کە دەمویست بیڵم دایکە ئەوەیە کە دەزانم چیم دەوێ بۆ جەژنی لەدایک بوونەکەم پێم بڵێ ئەوە چییە؟ وێنەیەکی تازە ئەو وێنەی دروستکراوە لە بەرگی سپی کە یەکەم جار بۆ منت هێنا باشە ڕاپۆنزل ئەوە گەشتێکی درێژە ئەوە باش بزانە نزیکەی سێ ڕۆژ. بڕوام وا بۆ ئەو بیرۆکەیەکی باشترە لە ئەستێرەکان بەو شێوەیە تۆ دڵنیای باش دەبیت بە تەنیا من دەزانم پارێزراو دەبم چەندێک لێرە بم من دەگەڕێم و سێ ڕۆژی دیکە زۆرم خۆش دەوێ ئازیزەکەم منیش خۆشم دەوێ منیش زیاتر خۆشم دەوێی ئەوە چیە ها من لە کوێم ها ئەمە قژە سەیرە هەوڵدان هەوڵدانی سوودێکی نییە ها دەزانم بۆچی لێرەیت و من بە هیچ شێوەیەک لێت ناترسم چی؟ پێم بڵێ تۆ چیت؟ بۆ چۆن منت لێرە دۆزیەوە؟ ئەها پێم بڵێ تۆ چیت؟ بۆ چۆن منت لێرە دۆزیەوە؟ من نازانم تۆ چی نازانم چۆن تۆم دۆزیەوە بەڵام تەنیا ئەوە دەڵێم چۆنی وەچی دەکەی ناو فیلان ڕایدەرە ئەمڕۆ چۆن دەڕوە ها؟ چیتر شوێنەکەم دەزانێ ڕایدەر فلین ڕایدەر زۆر باشە قشکا ڕاپۆنزڵ بە سەلامەتی ئاوا بوو لە بارودۆخێکی ئالۆزدا بووم لە ناو دارستانەکەدا لەو بەر تاوەرەکەوە هاتم و ئۆ نەخێر جانتاکەم لە کوێیە؟ شاردوومەتەوە لە شوێنێک کە هەرگیز نەیدۆزیتەوە لەو مەنجەڵۆدایەوە نییە؟ ها؟ نەخێر ئەو شتە پیسە لای من لابە ئێستا شاردوومەتەوە هەرگیز ناتوانانی بیدۆزیتەوە پێم بڵێ تۆ بۆچی هاتوو چی لە قژی من دەوێ دەی بڕی چی دەیفرۆشی نەخێر جێ بگرە تاکە شت کە لە قشتم دەوێ ئەوەیە لی دەرباز بم ناتوانم لی دەرباز بی واتە تۆ قژی منت ناوێ باشە من قژی تۆم بۆ چییە سیرکە منیان ڕاودەنا تاوەرێکم بینی پیاە سەرکەوتم واتە ڕاستێکان دەڵێی؟ ئێ بەڵێ. دەزانم پێویستم بە کەسێکە بمبات بڕۆم وای ڕاستێکە دەڵێ ئێ باشە چی بکەم هەڵبژاردنێکی ترم نییە باشە فڵیت ڕایدەر با من ڕێکەوتنێک لەگەڵ تۆ بکەم ڕێکەوتن سەیرێم ڕێگایە بکەم باشە تۆ دەزانی ئەمانە چین مەبەست لەو فانۆسانەیە کە دەکەن بۆ شازادە ئەمانە فانۆسن وام دەزانی ئەستێرە بوون ئێ سبەی ئێوارە ئەمانە بە شێوەیەکی بەرچاو ئاسمان ڕووناک دەکەنەوە واتە ئەم فانۆسانە تۆ دەوری ڕابەری من دەبینی دەمبەی بۆ بینینی ئەو فانوسانە وە دواتر بمگەڕێنەوە ماڵەوە بە سەلامەتی وە دوای ئەوەی گەڕاینەوە منیش جانتاکەت دەدەمەوە ئەمە ڕێکەوتنی منە ناتوانم بەداخەوە من لەگەڵ شانشینەکە ڕێک نیم بۆیە لەم کاتەدا ناتوانم بتبەم بۆ هیچ شوێنێک واتە شتێک تۆ هێناوەتە ئێرە فلاین ڕایدەر چی پێ دەڵێ قەزا و قەدەر چارەنووس چی پێ دەڵێ خۆم یەکلایی کردوەوە بۆ ئەوی متمانەت پێ بکەم لە ڕاستیکە بڕیارێکی سام ناکە بەڵام تۆش متمانەم پێ بکە کە ئەمەد پێ دەڵێم دەتانی بەبەرزی ئەو تاوەرە فرمێسک بڕێژی بەڵام بە بێ یارمەتی من هەرگیز زەنتا بە نرخەکەت نادۆزیتەوە ئەوەی پێم وتی دەبێ ئەنجامی بدەی با ڕاستەوخۆ بیکەم، دەتبەم بۆ بینینی فانۆسەکان. دەتهێنمەوە ماڵەوە. دواتر جانتاکەم دەدەیتەوە؟ بەڵێ پەیمان بێ. کاتێک بەڵێنم بۆ شتێک دا، هەرگیز و هەرگیز نایشکێنم. لەوە باش تێبگە. هەرگیز. زۆر باشە، گوێبگرە، من نەمدەویست ئەوە بکەم، بەڵام تۆ ئێستا هیچ هەڵبژاردنێکت بۆ من نەهێشتەوە. ئەمە وەک ڕۆژی پشووە بۆ من ئەمە بە شێوێکی ئاسایی ڕوونادات دەتبام بۆ بینینی فانۆسەکان ئەوە بەڕاستە؟ ئۆپس دووبارە منت بەرداوە بەڕاستی ناتوانم باوەڕ بەوە بکەم ئەرێ باوەڕ بۆ بکەم نازانم چۆن باوەڕ بۆ خۆشیە بکەم دایکم زۆر تووڕە دەبێ باشە لەوانەیە بێوێ بیکوژێ وایە ڕاستە ئەوەی خوایە ئەو ئەمە دەکوژێ بەڕاستی دڵم زۆر خۆشە. من کچێکی زۆر خراپم دەگەڕێمەوە من هەرگیز ناگەڕێمەوە ماڵەوە من مرۆڤێکی زۆر پیسم ئەو ڕۆژێکی زۆر خۆشە دەزانی ناتوانم یارمەتی تۆ بدەم بە هیچ شێوەیە ئێستا خەریکی شەڕ لەگەڵ خۆتدا دەکەی چی؟ من خەریکی هەڵگرتنەوەی پارچە شتەکانم بە دڵنیاییەوە ئەوانەی تۆ دەیڵێی هەمووی ترسناکەن با من هەستیارت بکەمەوە ئەمە بەشێکە لە گەورە بوون کەمێک یاخی بوون کەمێ سەرکەشی واتە زۆر باشە واتە تۆوا دەڵێی دەزانم تۆ زۆر بیر دەکەیتەوە متمانەم پێ بکە دایکت شایەنی ئەوەیە نەخێر ئایا دڵی دەشچێ ئێ بێگومان بە دڵنیاییەوە یان تۆ دەتەوێ هەر بیکەی دڵی دەشکێ لە نیوەیدا ڕۆحی تێک دەشکێ وەک ترێ بێتاقەت و دڵشکاو دەبێت تۆ ڕاست دەکەی من ئۆ من ئەوە بێزارکەرە زۆر باشە. ناتوانم باوەڕ بکەم کە وا دەڵێم. ڕێککەوتنەکە هەڵدەوەشێنینەوە. چی؟ سوپاسم مەکە. پێویستە بگەڕێینەوە. ئێستا دەگەڕێینەوە ماڵەوە، ئەمە بۆقەکەت و ئەمەش تاوەکەت. منیش جانتاکەم دەوێتەوە. پەیوەندی کچ و دایکایەتی بەدەست دەهێنیتەوە. ئەوە بەندە لەسەر متمانە. ئێمە دوو هاوڕێی چارەگرانین. نەخێر، من دەبێ فانۆسەکان ببینم. بێتامت کرد. چی دەبێ ئەگەر تۆ جانتاکەم بدەیتەوە؟ ئەمە بەکاردهێنم ئەوە دڕندەیە خۆی ڕژەکان هاتوون هێ من بە دەشێت بوونی ترسی لێبێت ئۆ ببوورە من تۆزێک شڵەژاوم باش دەبێ گەر خوێن ڕێژ و ڕێگرەکان لابەرین بەڵێ ئەوە باشترین دەبێ باشە تۆ برسیتە شوێنێکی زۆر باش دەزانم بۆ نانی نیوەڕۆ لە کوێیە لەگەڵ من وەرە و قسەمەکە با نزیک بینەوە بۆنەکەی بۆت دێت وا هێواش هێواش نزیک دەبینەوە لەم شوێنە ئاوە تا لەوەیە سنەگڵی دەکڵین دوو دڵمە بە شوێنێکی زۆر زۆر خۆشە نامەوێ بترسی واز بێنی لەم هەموو هەوڵێ ئێستا دەیکەین باشە دەیکەم وەکو بێتۆ مراوی زۆر باشە گارسۆن باشترین مێز ئامادە بکە تکایە. بۆنی دەکەی هەناسەی قوڵ بدە لە لوتەوە دەی با زۆر برسیت بێ دەی ئا دەزانم ئێرە بۆ نەشی ناخۆش لێدەیە ئەو پیاوانە نابۆنیان ناخۆشە بەڵام دڵنیا بە چەند مەترێکی تر بڕۆی بۆنی خۆشت بۆ دێ بۆنت بۆ هات؟ قژێکی زۆر جوانە. چەند ساڵە بەخێوی کردووە ئەی تۆ سمێڵت بۆوا بۆتە قژ گۆڵدی سەیرکە ئەمەش وەک تۆیە سمێڵی بەخێو کردووە بەڕاستی ئەوەی تۆ هیچ جوان نییە هێی بەڕاستی باش دیار نی قژ زەرد لەوانەیە بتوانم بتگەیەنمە ماڵەوە دەشێت باشتر بێت ئەمە پێنج ئەستێرەیە ئەگەر نەتوانی لەم شوێنەش بی لەوانەیە پێویست بێ بگەڕێیتەوە ها ئەمە تۆی نا نەخێر ئەوە من نیم ئەوە خۆیەتی گرتڵ بڕە پاسەوانەکان بێنە بە خەڵاتەکە دەتوانم قۆڵێکی تازە بۆ خۆم بکڕم بۆچی وا دەکەی ئی خۆمە ئەمەیان بۆ خۆم لاچن واز بێنن واسی لێ بێنن واسم لێ بێنن پێتان دەڵێ واسی لێ بێنن واسی لێ بێنن دڕندەینە ئەو ڕێبەری منە واز بێنن واز نەبێنن دەڵێم وازی لێبێنن باشە من نازانم لە کوێم پێویستم پێتی بم بەد بۆ بینینی فانوسەکان لە بەرەوەی تای ژیانم خۆنم بەوانەوە بینیوە پاسەوانەکانم دۆزیەوە ڕایدەر لە کوێیە پێم بڵێن دەزانم لێرەیە بیدۆزنەوە هەموو شوێنە زۆر بە باشی بگەڕێن خەونەکەت بەدی بێنە زۆر سپاس خێراکە دەی دابێ بوەستن زۆر سپاس بۆ هەموو شتێک وابزان ئەو ئەو پیاوێ کات و بە دوای دەگەڕێ هێمانە بم گرە دەی گەورم هیچتێکی لێ نییە شاقۆ. باشە بە سەلامەتی دەمانهێڵێتەوە نەمزانی بوو ئەوەت هەیە بەڕاستی شانم دەزانم ئەوە. بڵاین تۆ لە کوێوە هاتووی؟ ببورە قژزەر چیڕۆکی پێشوم ناگێڕمەوە هەرچەندە زۆر بە بایەخ دەبم لات من من نابێ باسی قژی تۆ بکەم وانە نەخێر یان دایکت لە ڕاستیدا دەترسم پرسیار لەبارەی بۆقەکەەوە میلیۆن بەڵام پرسیارەکەم ئەمەیە تۆ کە بەم قورسێش دەتەوێت فانۆسەکان ببینیت بۆچی پێشتر نەڕۆیشتوی ئەوانە چێ؟ منیان خۆش ناوێ ئەی ئەوانە چێ؟ ئەوانش منیان خۆش ناوێ ئەی باشە ئەوە چێە؟ وای دابنێ کە کەسانی ئێرە هیچ کەسێک منی خۆش ناوێ ئەمە بگرە؟ ماوەیەکی زۆر چاوەڕێ ئەمەمە کرد بەڕاستی منیش پێویستم بە یەکێک لەمانە دەبێ ها! بەڕاستی ئەوە یەکەم جارمە شتێکی وا لەم شێوەیە بکەم وازم لەبێنە شتێک نابینم چاوم هیشتە نابینێ هی هیچ هێمایەکی لێ نییە بە تەواوەتی تاریکە ئەوە هەموو هەڵەی من بوو دایکم ڕاستی کرد کە من هەرگیز نابێ ئەمە بکەم من زۆر زۆر داوای لێبوردن دەکەم فڵین یۆجین چی؟ ناوی ڕاستی من یوجین فیتەر بێرتە تۆ دەبێ بە باشی بزانی من قژێکی سەحراویم هەیە کە تیشک دەداتەوە کاتێک گۆرانی دەڵێم چی؟ من قژێکی سەحریم هەیە کە دەدرەوشێتەوە کاتێک گۆرانی دڵم گوڵەکە بدرەوشێەوە گەش بابا هێزە تیشک بداتەوە. ئێمە ئەنجامماندا قژی دەدرەوشێتەوە ئێمە دەژین من دەژیم بە چاوی خۆم بینی یوجین قژە دەدرەوشەیەوە یوجین قژی دەدرەوشێتەوە یوجین چییە؟ ئەوە تەنیا درەوشانەوە نەبوو بۆچی بەم پێ دەکەنێ؟ دەیکۆزم ئەو دەکۆزم لە شانشینەکە بێبەشی دەکەین تاجەکەش بەدەست دێنین دەی کوڕینە ئێوە دەتانەوێ بۆستن لەوەی وەکو سەجی دڕ دوای کلکی خۆتان بکەون بۆ ساتێک بیر لەوە بکەنەوە ئەو تکایە پێویست بەوە ناکات باشە ئەگەر ئەمە هەموو ویستی ئێوە بێت ئەوە بڕون بەڕێ خۆتانە من دەمویست پێشنیاری شتێکتان بۆ بکەم کە بەهاکەی هەزاران تاجی ئەوهایە تەنانەت زۆر دەوڵەمەند دەبن ئەو زۆر باشە خۆشی ببینن لەگەڵ تاجەکەتان باشترینەکە چییە؟ لەگەڵ تۆڵەکردنەوەی فلاین ڕای دەردێت. تۆ زۆر سیر دەردەکەوی کەەوە قژە ئاڵتونیەکە دەپێچی لە دەستە بریندارەکەم ببورە بەڵام ئێستا تۆ لە هۆش خۆت نەچیت نەوەز خۆت نەچیت نا لە هۆش خۆم نەچوومە بەڵام زۆر سێرم پێ دەیەکەوە قژەکەی تۆ ئاوا دەدرەوشێتەوە بەڕاستی ئەوە جادووە هەمیشە یە وابزانم دایکم دەیوت کاتێک منداڵ بووم خەڵک هەوڵیان دەدا قژم ببڕن ویستویانە بیبەن بۆ خۆیان بەڵام جارێک تاڵێکی بڕدراوە قاوەیی بووە و هێزەکەشی لەدەست داوە خەڵاتێکی لەم شێوەیە دەبێ بیپارێزیت لەبەر ئەوەیە کە دایکم هەرگیز لەبەر ئەوەیە من هەرگیز بەجێم نەهێشتووە تۆ هەرگیز تاوەرەکەت بەجێهشتووە و ئێستا دەتەوێ بگەڕێیتەوە نەخێر بەڵێ بەڕاستی ئەو قورسە یوجین فیتەر بێرد ها بەڵێ باشە من لەوەتەی خۆم ناسیوە هەر یوجینێکی هەژار و هەتی و بوومە ئەوە بەشێکە لە دۆڕاوی کتێبێک هەبوو کتێبێک بوو هەموو شەوێ دەم خوێندەوە بۆ منداڵەکان چیرۆکی فلاین جین ڕایدەر دەژی پیاوە دەوڵەمەندەکە دەژی هەمیشە زۆر ئازا بوو بەڵام لە بەرامبەر کچان خۆی نەرم دەکردەوە ئەویش دەست بوو نەخێر لە ڕاستیدا پارەی هەبوو بۆ هەموو ئەو شتانەی کە دەیویست لە ژیانیدا بیکات بۆ منداڵەکان و هیچی تر نازانم من هەڵبژاردنێکی باشتر دەرکەوت تۆ بە هیچ کەسێ ناڵێی دەربارەی ئەمەوانە چونکەەوە ناو بانگم وێران دەکات نا زۆر بە هەڵە لە من تێگەیشتووی هەموو ئەو شتانێکە پیاو هەیەتی ناو بانگە باشە من من پێویستە دار بۆ شتان پەیدا بکەم هەی هەر بۆ زانیاریت من زیاتر ئیوە چین فیزە بێتم بەدڵە وەک لە فلاین ڕایدەر زۆر باشە تۆ یەکەم دەبیت. بەڵام سوپاس. وای بڕوام وابوو هەرگیز ناڕوات دایکە چۆنی ئازیزەکەم بەڵام من چۆن منت دۆسیەوە ئۆ بەڕاستی ئەوە ئاسان بوو تەنیا گوێم گرتبوو بۆ دەنگی خیانەت و دوای کەوتم تۆم دۆزیەوە. دایکە راپۆنزل دەگەڕینەوە ماڵەوە تۆ تۆ ئێستا لەوە تێناگەیت من لەو گەشتە بە ئەوڕپێ نەکراوەدام ئەو من زۆر دەبین و فێر دەبم من تەنانەت چاوم بە کەسێک کەوت بڵێ دزە داواکراوەکە من زۆر شانازی دەکەم دەی دایکە بۆستە با بڕوای من بە بڕوای منەوە منی بەدڵە تۆی بەدڵە تکایە ڕاپۆنزێڵ ئەوە شێتێکە بەڵام دایک لەبەر ئەمەیە تۆ هەرگیز نەڕۆیشتووی ئەزیزم ئەو هەموو ئەوینەی تۆی دروست کردووە تەنیا ساویلکەی تۆ دەسەلمێنی و هیچی تر بەڵێ. باشە ئەو بۆچی تۆی بەدڵە ها پێم بڵێ سەیری خۆت بکە بڕوات وایە ئەوە زۆر کاریگەرە مەبە بە بووکە شوشە خێرا لەگەڵ دایکت وەرە دایکت نەخێر نەخێر ئەو من دەبینم چۆن دەبێ ڕاپۆنزێڵ باش دەزانیت ڕاپۆنزێل ئێستا پێگەیشتووە چەند گەورەبوونێکی زیرەکانەیە خانمەکەم. ڕاپۆنزێل باش دەزانێت. باشە ئەگەر تۆ زۆر دڵنیایت بەردەوام بە وە دواتریش چۆن ئەمە دۆزیەوە؟ So if he's such a dreamboat, go and put him to the test. Deka Busta. He's lying, don't come crying. قژ زەرد، من دەتوانم پرسیاری شتێکت لێ بکەم؟ هیچ شانسێکم هەیە بۆ بەدەستهێنانی هێزێکی زۆر چاک لە دەستمەوە؟ لەبەرەوەی من درۆ ناکەم، سەرسوڕهێنەر دەبێت. هێی، تۆ باشی؟ ئۆه، ببورە، بەڵێ، تەنها ون بووم لە بیرکردنەوە. مەبەستم ئەوەیە هیچ شتێک هەیە ئەو کەسانی هێزیان هەیە باش بە دەردەکەون بەو شێوەیە لەدایک بوون بەڵام توانێ ئەو مرۆڤانە کوڕەکان ئارام بن هەموو شتە باشەکان بۆ ئەو کەسانەیە کە چاوەڕوان دەبن چاوەڕێ بن زۆر باشە کە تۆ لێرەی چاودێری من دەکەیت. ئیتر تەواو ئێستا دانیشە دانیشە چی؟ ئێستا پێڵاوەکەمان بدەوە دەی بۆ خوارەوە ئۆهۆ بەڕاستی تۆ زۆر گوێ ڕایەڵەیی دەزانم تۆ ئەسپێکی زۆر باشی تۆ زۆر ماندوو بووی لە ڕاونانی پیاوی خراپ لە هەموو شوێنێکدا ئێ ببوورە کەس بە تۆ دەزانێ کە هاتووی بۆ ئێرە یان نا پێم بڵێ. ئۆو سەیرکە بەڵام ئەو ئەسپێکی خراپە. نەخێر تۆ هیچ نازانی ئەو زۆر خۆشەویستە ئەو ڕاست ناکا ماکسیمەس. تۆ دەتەوێ گاڵتەم لەگەڵ بکەی. سەیرکە ئەمڕۆ یەکێکە لە ڕۆژە هەرە مەزنەکانی ژیانی من و ئەو کوڕە کە ڕقت لێتی نابێ بیگریت باشە تەنها بۆ بیست و چوار کاتژمێر لەگەڵی بە ئینجا دەیناسی ئەو کاتە خۆت دەزانی دەیگریان نا و هەروەها ڕۆژی لە دایک بوونمە تەنها بۆ زانیاریت زۆر سپاستان دەکەم. بۆ شازادە و بۆ کەیە هێی ماکس بۆچی وا تووڕێ من هێناو من واتە زۆربیان ئەرێ بۆ کوێ دەڕۆین؟ ئێستا دەڕۆین بۆ شوێنێکی خۆش با شوێنێک بۆ بۆ قەب دۆزینەوە تۆ باشی؟ هەست بە ترس دەکەم بۆچی؟ من بۆ ماوەی هەژدە ساڵە لە پەنجەرەوە سەیری دەرەوە دەکەم. خەونم بە جێوە دەبینی، وەک هەستکردنە بۆ ڕووناکیانە کاتێک بەرز دەبنەوە لە ئاسمان. چیم دەکرد ئەگەر ئەو شتانە نەبێت کە خەونم پێوە دەبینی؟ ئەوە دەبێت. چی ئەگەر ببێت؟ من چی بکەم دواتر؟ ئەوە بەشە باشەکە دەبێت. تۆ دەڕۆیت و دوای خەونێکی نوێ دەکەویت. یۆجین هەموو شتێک باشە؟ ها؟ ئەو بەڵێ بەڵێ بەدڵنیەوە من تەنها بمبورە هەموو شتێ باشە تەنها شتێک هەیە کە من دەبێ ئاگام لێ بێ ئێ زۆر باشە من ئێستا دەگەڕێمەوە باش دەبێ پاسکاڵ. ئەو هاوڕێیان ئێوە لێران من هەموو شوێنێک بە دوای ئێوە دەگەڕام لەو کاتەوەی لێک جیابووینەوە تۆ زۆر لە من تووڕە بووی ها تۆ ئێستا دەبێ خۆشحاڵ بی هەرچۆنێ بێ ویستم ئەوە بڵێم بە پێویستم نەزانی دابەش بکرێت تاجەکە هی ئێوەیە من بیرتان دەکەم بەڵام ئەوە باشترە ئەم جارەش بۆ مانەڵ دەگری ڕایدر چی؟ بیستمانە شتێکت دۆزیوەتەوە شتێکی زۆر بە نرختر لە تاجەکە ئەوەمان دەوێ لە جیاتی تازەکە. من وابیرم دەکردەوە تاجەکە بۆی توڕا بکەیت و من بەجێ بهێڵی. ئەوەمان دەوێت چی؟ نەخێ شتی وا ناکات خۆت ببینە یوجین یوجین تاجێ بەرامبەر بە کچێکی قژسحری بڕوات وایە کەسێک چەند دەدا بۆ مانەوە بە گەنجی و ساغی بۆ هەمیشەی نەخێر تکایە نەخێر نا نا ڕاپۆنزێڵ دایکە. ئەو کچە بە نرخەکەم دایکە تۆ باشی کچەکەم تۆ باشی دایکە تۆ چۆن زۆر خەمی تۆم بوو ئازیزەکەم بۆیە دوات کەوتم و ئەوانم بینی لێتیان دەدا زۆر باش دەی بابڕۆین دەی خێرە بابڕۆین تۆ ڕاست بووی دایکە تۆ بۆ هەموو شتێک ڕاست بوویت دەزانم خۆشەویستم دەزانم سەرکە با ئەمە بەدەست بێنینەوە ڕایدەر ئێمە بۆ چۆ دەڕۆین ئۆ ئەوە هەرگیز ڕووی نەداوە. ئێستا دەستت بشۆ بۆ نانی ئێوارە. شۆربای بادەم دروست دەکەم. بەڕاستی من هەوڵم دا ڕاپۆنزێڵ، هەوڵم دا ئاگادارت بکەمەوە لە دەرەوەی ئێرە چی هەیە. دونیا تاریک و خۆپەرستە و هەروەها زۆرش دڵڕەقانەیە. ئەگەر بیدۆزیتەوە هەتا لاوازترین لە تیشکی خۆر. ئەوە دڵنیابە تۆ هەر تێک دەشکێیت. چۆن زانیت بۆ ئەو ئێستا پێم بڵێ ئێمە لەما کرد خانمە پیرەکە بوو خانمە پیرەکە بۆستن بۆستن ئێوە تێ نەگەیشتونە بۆچی وا دەکەن وازم نێبێنێت ڕاپۆنزەڵ ڕاپۆنزەڵ لەسەرەوە چی ڕوو دەدات؟ تۆ باشیت؟ من شازادە ون بووەکەم ئەو تکایە کەمێک دەنگ دەبەرز بکەوە من ئێستا گوێم لێ نیە تۆ چی دەڵێی من شازادە ون بووەکەم وانە من گلەی دەکەم دایکە یان هێشتا پێت بڵێم ڕاپۆنزە تۆ گوێت لە خۆتە چی دەڵێ بۆچی پرسیاری بێمانە دەکەی بۆچی وا دەڵێی ئەوە تۆ بووی ئەوە هەموو خەتای تۆ بوو هەر شتێکم کردبێت بۆ پاراستنی تۆ بووە باشە ڕاپۆنزل من تەواوی ژیانی خۆم لێرە بەسەر برد شاردرامەوە لە خەڵک کە دەیانویستن بەکاربهێنە ڕابەرهێزەکەم و من پێویست بۆ بشاردرێمەوە لە تۆ بۆ شوێ دەچی ئەو لەبەر تۆ لەوێ نییە. چیت لە ئەو کرد؟ ئەو تاوانبارە دەبێت هەڵبواسرێت لەبەر تاوانەکەی. نەخێر باشە باشە ئێستا زۆر باشە ئارام بە هەموو ئەمانە دەبێ ڕوو بدات ئازیزەکەم نەخێر تۆ هەڵیت دەربارەی چی وە تۆ هەڵیت دەربارەی من وە هەرگیز ناهێڵم قژم بەکاربێنی جارێکی تر ناهێڵم. تۆ دەتەوێت من ببم بە کەسێکی خراپ باشە من ئێستا کەسێکی خراپم وەسم. ئەوە چییە؟ دای بیکەوە پاسوەردەکەی چییە؟ چی؟ نییە ئەو دەرگایە بکەوە نا داخراوێ تا سێ دەشمێرم یەک دوو سێ تاوە چەکێکی باشە وانە؟ سەردان وێنە سەردان وێنە دەستەکان دەستەکان. واهەست دەکەم ئەم هەموو کاتە ئێمە لە یەکتر تێنەگەیشتووین ئەی وانە؟ دەی کەوایە ئێستا با بڕۆین. ماکس ماکس ماکس باشە ماکس با ببینین چەند بە خێرایی دەتوانی ڕابکەی دەی. Rapunzel! ڕاپۆنسڵ قژت بخە خوارەوە ڕاپونزڵ وام دەزانی هەرگیز تۆ نابینمەوە ها؟ ڕاپۆنزل سیرکە ئێستا چیت کردووە خەمت نەبێ خۆشەویستم نهێنیەکەمان دەمرێ لەگەڵ ئەمەدا ئیتر کۆتایی پێدێت ئێمە دەچین بۆ شوێنێک هیچ کەسێک نەتوانێت بدۆزێتەوە جارێکی تر. بڕۆ ڕاپۆنزل بەسە دەی بڕۆ ئیتر بۆستە لە شەڕکردن لەگەڵم نەخێر من ناوەستم لە هەر چرکێکی ئەو ژیانی کەماومە شەڕ دەکەم من هەرگیز ناوەستم لە هەوڵدان بۆ دوورکەوتنەوە لە تۆ بەڵام ئەگەر وازم لێ بهینی ئەو ڕزگار بکەم من لەگەڵ تۆ دێم نەخێر نەخێ ڕاپۆن زۆڵ من هەرگیز ڕاناکەم هەرگیز هەوڵی هەڵاتن نادەم تەنها با ئەو چاک بکەمەوە دواتر من و تۆ بەیەکەوە دەبین بۆ هەمیشە وەک ئەوەی کە تۆ دەتەوێ هەموو شتێک وەکو پێشوو لێ دێتەوە من بەڵێن دەدەم وەکەوەی کە تۆ دەتەوێ تەنها لێم گەڕێ با چاکی بکەمەوە ئەگەر هات و هەر بیرۆکەیە کتێ بێ لەسەر دواکەوتنی ئێمە خۆت زەرەر دەکەی یوجین. زۆر داوای لێ بردن دەکەم هەموو شتێک باش دەبێ نەخێ ڕاپۆزڵ بەڵانت پێ دەدەم تۆ دەبێ متمانە خێر دەی تکایە ناتوانم بێڵم ئەوە بکەی من ناتوانم لەت بگەڕێم کە بمری بەڵام ئەگەر تۆ ئا بکەی ئەوە دەمری تکایە وامەکە هەی تۆ باش دەبی سەیرم کە سەیرم کەەوە تا من لێرام لەگەڵ من بمێنەوە یوجین گوڵەکە بدرخشێنەوە گەش بە با هێزە تیشک بداتەوە کاتش مێرەکە بگەڕێنەوە دواوە ڕاپۆز چی؟ تۆ خەونی نوێی من بووی ئەوە تۆشی من ڕاپۆزڵ یوجین دەزانی شتێکم بەدەست هێناوە کە خەونی منداڵیم بووە یوجین باشە دەتوانن بێنە بەرچاوتان کە دواتر چی ڕوویدا شانشینەکە خۆشی بۆ گەڕایەوە بۆ گەڕانەوەی شازادە ون بۆکە ئاهنگەکە بۆ تەواوی هەفتەیەک بەردەوام بوو لە ڕاستیدا هەموویم لەبیر نییە خەونەکان بە تەواتی لە هەموو شوێنە دێنەدی ئەو کوڕە چ بوو بۆ بیانو ژەنێکی زۆر بەناوبانگ لە جیان ئەگەر بتوانن باوەڕ بکەن و ئەمەشیان باشە لە کۆتاییدا خۆشەویستە ڕاستەقینەکەی دۆزیەوە و هەروە ئەمەشیان بەڕاستی زۆر دڵخۆش بوو ئەگەر نا هەرگیز پێی نەوتم سپاس بۆ ماکزیمیس توانی هیچ تاوانبارێک لە شارەکە نەهێڵێت و هەمووی دەستگیر بکات زۆری کارەکانیش بۆ سێو دەکرد پاسکاڵ هەرگیز نەگۆڕە لە کۆتایدا ڕاپۆنزێڵ بۆ دوجا لەگە خێزانە ڕاستەقینەکەی بوو بۆ شازادە بە نرغ بوو کە چاوەڕێن دەکرێت هەموو خۆشیان دەویست و ڕابەری شانشینەکەی دەکرد و لەگەڵ و کارانێکەوە دایک و باوشان پێشتر دەیان کرد زۆر باشە لە کۆتاییدا گەڕایەوە بۆ لای وازی لە دزی هێناو بە تەواوەتی گەڕاوەتەوە، بەڵام دەزان پرسیارە قورسەکە چییە. داوای هاوسەرگیری لە ڕاپۆنزێڵ کرد. بۆیە دڵخۆش بوون. دوای ساڵانێک لە داواکردن لە کۆتاییدا پێی ڕازی بوو. زۆر باشە، من داوای لێ دەکەم. دواتر بە خۆشی ژیاین تا هەتایە.